جومعەی پێشوو هەندێک لەو ئەسبابانەم باس کرد بەرەکەت و ڕزق و ڕۆزی ئەڕژێنن بەسەر ئینسانا ئەگەر ئەنجامی دا. ئەمڕۆ بە یارمەتی خوا لە چەند خاڵێکا باسی ئەو هۆکارانە دەکەم کە ئەگەر ئینسان ئەمانەی کرد ڕزقی بارەکا، بەرەکەت لە ماڵی هەڵەگیرێ، بەرەکەت لە ژن و مناڵی هەڵ ئەگیرێ خێر و بێر لە وڵات و مەملەکەتی کار و کەسابەتی لە دین و ئیمانی هەڵ ئەگیرێ پەنا ئەگرم بە خوا بۆیە ئەبێ بە ڕاستی باش گوێی بۆ بگرین بۆ ئەوە گوێی بۆ بگرین کە بژاری خۆمان بکەین ئەگەر خاڵێ لەم خاڵانەمان تیایە وازی لێ بێنین و تۆبەی لێ بکەین چونکە ئیمڕۆ باس باسی دینار و مووچە و مەعاش و بووچە و ڕزق و ڕۆزییە. حیچ گلەیەکی تر نەماوە لەم سەر ئەرزا. هیچ بابەتێکی تر زۆر بایخی پێ نادرێ. هەمووی باسی ماڵ و پارە و مووچە و مەعاش و ئەو شتانەیە. بۆیە ئەبێ بزانین. ئەبێ بزانین بێ هوودە نییە و بێ هۆ نییە وا لەگەڵ ئەم هەموو سامانەی خوا بەخشیوێتی بە ئینسان، بە کورد لەم کوردستانە، ئێمە ئەوەنە حاڵمان بەترەفە و ئەوەندە شپرزەین و ئەوەندە داماوین، ئەوەندە برسی و ئەوەنە هەڵتوتاوین بە دەمی ئەم و ئەوەوە. ئەسبابەکانی، یەکەم، گوناه و تاوان. دووهەم، درۆ و فێڵکردن و خەڵک خەڵەتاندن و غەشکردن. سێیەم، سوێنی زۆر خواردن لە مامەڵەدا. چوارەم، خواردنی ماڵی حەرام بە چەندەها شێوە. پێنجەم، ماڵی خەڵک وەرگرتن بە ناحەق وەک کاسپی حەرام. شەشەم، دەستپیسی و درۆی نێوان شەریکەکان. حەوتەم، شوکر نەکردنی خوا لەسەر ناز و نیعمەتەکانی. هەشتەم، تەماحبازی و باوەشکردن بە دنیادا. نۆیەم، زەکات نەدان. دەیەم چروکی و ڕەزیلی و ماڵ نەبەخشین یانزە ڕازی نەبوون بە بەشێکە خوا پێی داوی دوانزە فیز و خۆفشکردنەوە و زیادە ڕەوی لە مەسرەفدا سیانزە حەسودی بردن ئەم سیانزە دەردە زۆربەی زانایان کۆکن لەسەر ئەوەی ئەسبابی هەڵگرتنی بەرەکەت و سەرکەوتن و خێر و خۆشی ژیان و ژینی ئێمەن. یەکەمینیان، گوناه و تاوان، جا تاک بیکا یا کۆمەڵگا بیکا یا کاربەدەست بیکا هەمووی هەر زەرەری هەیە بۆ هەموومان، یەعنی تۆ بۆ خۆت گوناح ئەکەی ئەو گوناحەی تۆ ڕزقی من ئەبڕێ، من بۆ خۆم گوناح بکەم ئەم گوناحەی من ڕزقی تۆ ئەبڕێ، کاربەدەست و مەسئول ئەگەر گوناح بکا، ئەگەر ناعەدل بێ، ڕزق و ڕۆزی و بەرەکەتی ئەم وڵاتە ناهێڵێ، لەبەرئەوەبێ هەموومان بزانین کەوا ئەسبابی بێ بەرەکەتی ئەو گوناهانەیە کەوا خەڵک سەری تێکردووە، من و تۆ سەرمان تێکردووە، فڵان و فیسار سەریان تێکردووە. سەبەبێکە کە عەبد لای خوا سووک ببێ. و دوژمن بەسەریا زاڵ بکا ابن قیم ڕەحمەتی خوای لێ بێ ئەفەرمێ عقوبە و سزای تاوانبار یەکێکیان بریتیە لە هەڵگرتنی بەرەکەت لە ژیانی لە ڕزق و ڕۆزی و لە دنیای یەک زائید یەک ئەکاتە دوو ئەمە قسەی منە ئەمەیان یەک زائید یەک یانی ئێوە ئەزان یەک زائید یەک ئەکاتە دوو دەی خوا فەرمێ ئەگەر خەڵک خەڵکی شارەکان خەڵکی گوندەکان ئەگەر ئیماندار بن و ئەهلی تەقوا بن بەرەکەتی ئاسمان و زەوی ئەڕژێنن بەسەریانا ئەی ئەگەر وا نەبوون ولکن کذبو بەڵام ئەوان بەرنامەی خوایان پشتگوێ خست فاخذناهم بما كانوا يكسبون ئێمەش بە کردەوەی خۆیان لەگەڵ ما کردم خوا فەرمێ بە کردەوەی خۆتان لەگەڵتان ئاکەم ئیمانە هێنی و تەقوات هەیە بەرەکەتی ئاسمان و زەویت ئەدەمێ نیتە ئەیگرمەوە ئەوە یەکێکە لە ئەو گوناح ڕزق و بەرەکەت هەڵئەگرێ ئیمامی ئەحمەد خوای لێ ڕازی بێ دەگێڕێتەوە لە حەدیثێکە پێغەمەری خوا صلی الله علیه وسلم فەرموویەتی ان العبد لیحرم بەندا بێبەش دەبێ لە چی الرزق لە رزق و ڕۆزی بەچی بذنب یصیبه بە گوناهێکە دەیکا گوناحێک ئەکا ئەچێ بۆ کاسپی بەڵام موەفەق نابێ کاسپی ئەکا زەرەری تیاکا کاسپی ئەکا قازانجی تیاکا بەڵام بەشی ناکا بەرەکەتی تیا نییە چونکە گوناح بارە گوناح ئەکا بێ ئەمری خواکە بەڕێزان گوناح یانی بێ ئەمری خوا گوناح یعنی بێ ئەمری خوا کە گوناحت کرد خوای گەورە بەرەکەت لە ڕسق و ڕۆزی دەڵەگرێ لە ژیانتی هەڵەگرێ دووهەم، لە ئەسبابی نەمانی بەرەکەت درۆ، تەدلیس، یانی حەق و بەتاڵ پێچی بە یەکەوە دوو قسە بکەی یا سێ قسە بکەی دوانیان حەق بێ و بەتاڵێکیش خەیتە بەینیان تێڵکێشی کەی ئەوە تەدلیسە غەش غەش کردن لە خەڵکی وەکو کابرا گەنمەکە ژێرۆ تەڕ بوو وشکەکەی دابوو بەسەریا پێغەمبەر دەستی کرد بە ناویا فەرمی ئەوە بۆ وایە فەرمی ئەوە لە ڕێگە باران لێیدا پێغەمبەر فەرمی ئەبوایە تەڕەکە لەسەرە بوایە من غەشە فەلەیسە منا ئەوەی غەشکا لە من نییە غەش ئەسبابی نەمانی بەرەکەتە خدا خەڵخەڵەتاندن ئەمە ئەسبابی نەمانی بەرەکەت و ڕزق و ڕۆزیە لە ژیانی بەندەکانا، البیعان بالخیار ما لم یتفرقا، کڕیار و فرۆشیار ئازادن ئەو مەعمەلەی هەڵەوەشێنەوەیە دەوامی ئەدەن هەتا بەیەکەوەن بۆیان هەیە بەس کە لەیەک جیابوونەوە بۆیان نیە جا ئەمەی مەبەستی منە ئەمەیەتی فان صدقا وبینا ئەگەر ڕاستیان کرد بەیانی عەیبی ماڵەکەیان کرد بوریک لهما فی بیعهما خوا بەرەکەت ئەخاتە ئەو معامەلەیانە خوا بەرەکەتی تێ ئەخا وئین کەتەما کەزەبا وەکەتەما ئەی ئەگەر عەیبیان شاردەوە و درۆیان کرد ئەو کارە ئەو کاتە محقت بەرەکەت و بەیعهما بەرەکەتی تیا نامێنێ بە باوەش دۆلار بێنەرەوە بە شەڵتە تمەن بێنەرەوە، دینار و تمەن و دۆلار کۆبکەرەوە، کە بەرەکەتی تیا نەبوو بەشت ناکا. جارێکی تر لەم میحرابا بە ئێوەم وت، یەک نموونەی زیندووە عولەما لەسەر بەرەکەت ئەیهێننەوە بۆوەی ئێمە حاڵی بین. ئاگات لێرە بێ ڕۆژانە بە ملیۆن سەر مەڕ سەر ئەبڕێت لە عالەما بە ملیۆن حیوان مەڕ و بزن سەر ئەبڕێ لە عالەما مەڕ لە ساڵێکا یا بەرخێکێ بێ یادوان یا یەک بەرخی ئەبێ یا دوان هەندێ وڵات نەبێ زۆر کەم مەعزەرەتمە هیچ وڵاتێک سەگ ناخوا سەک سەر نابڕن سەک کاترەکێ دە بەچکەی ئەبێ نۆ بەچکەی ئەبێ حەو بەچکەی ئەبێ ئایا لەسەر ئەرزا سەگ زۆرە یا مەڕ زۆرە بۆ؟ ئەویان بەرەکەتی تیایە مەڕەکە ئەم بەرەکەتی تیا نییە ئەوە بەرەکەتە شەر نییە بەچکەی زۆری هەبێ ئەبێ باوەڕت بە بەرەکەت هەبێ باوەڕی بە بەرەکەت هەبێ بە شتەکە ئەگەر باوەڕی پێی هەبێ خاڵی سێهەم سوێنی زۆر خواردن سوێن خواردن لە مەعامەلا بەرەکەت نایەڵێ بڕۆ بۆ ئەو بازارە بڕۆ بۆ ئەو دۆلارە خاڵی چوارەم خواردنی ماڵی خەڵکی بە شێوازی جیاواز جیاواز بە حەرام بە تایبەتی سو خواردن کە لەم زەمانە کەم کەس لە سوو ڕزگاری ئەبێ ئەنواع و ئەشکاڵ بەرنمەیان هێناوەتە ناو بانقی ئەوە پیا بووە و منەزەمەیە پیا بووە و سلفادا و لە خێرخوازیە و ئیسلامیە و چی و چی و چی ئەمانە ئەنواشتی بۆ دۆزێتەوە ئەنواع شتی پێوە ئەپێچێ تۆی بەڕێزیش بە دەوری جەهەنم ئاگەڕێیت پێغەمبەر گیان فەرمووی حەڵاڵ دیارە حەرام دیارە لە بینی حەڵاڵ و حەرامە هەندێ شت هەیە گومانی تایە ئەوەی بکەوێتە ناوی ئەوەی گومانی تایە کەوتووەتە ناو حەرام کەواتە ئەوەی گومانی لێیە مەکەوەرە ناوی بۆی نەچی بۆ جەهەنم مەچۆرە ناوی بۆی نەچی بۆ جەهەنم ئەڕوا هەرچی شت هەیە تەختە و تەنەکەیە بە پارەی حازرەی کڕێ ئاڵتونەکە ئەڕوا بە قەرزە یەنێ کە ئاڵتون بە قەرز دروست نییە دروست نیە ئاڵتون بە قەرز بکڕی ئەمە هەزار جار ئەم قسانەمان کرد دروست نییە بڕۆی بە کابرای دینار و دۆلار فرۆش بڵێ ئیمڕۆ گڵا بەچەنە بڵێ بە ئەوەنە بڵێ ئادەی دەگەڵان بەرێ تا چمە کەرکک و یەمۆ دروست نییە دروست نییە ئەوەی دینی هەیە دروست نییە ئەبێ هەزارەکانی بدەیتێ ئاوا بەم دەسە ئەویش گڵاکانی باتێ بەو دەسە هاکە وە هاکە یەدەن بیەت خەڵکینە لێم تێگەن کوردی ئەم قسە ئەگەر دین و هەیە ئیتر نابێ مەعەمەلەیە بکەی ئادە ملیۆن تمەنم بارێ بە چەنە تمەن ئیمڕۆ باوەنەیە بیشکێنەرە بە حسێبی ئیمڕۆ نابێت نابێت نابێت بەخوا مامۆستا خزمێکمان زەرەرێکی گەورەی لێ قەوماوە دوعای خێری بۆ بکەی بزانی کەسی شک ناوە کۆمەکی بکە بۆ وەڵی پ دەفتەر زەرەری کردووە پ دەفتەر جامە هەر بەدەم خۆشە هەرچی پیرەژنی ئەم شارە زورە بێری هەمووی کۆ بکەیتۆ پ و پ تا دە ساڵ ناتوان بیژمێرن ئەویش ئەڵێ مەساسەی خواردووە وەڵا پ دەفتەر زەرری کردووە تۆ ئەگەر دین هەبێ پ دەفتەر زەرەکەی تۆ ئەگەر دین هەبێ پێش دەفتەر زەرەکەی ئەتەوێ مەریوان بکڕی تاران بکڕی ئەستەمبول بکڕی دوبای بکڕی دەفتەرێک هەیە پێش دەفتەر قەزی لەگەڵایەنی خەڵکینە لەخوا بترسن معامەلە ماڵی ئێمەی کاول کردووە حەرام ماڵی ئێمەی کاول کردووە ئێمە وازانین هەر ئەوانەی تلیاک ئەیەنن هەر ئەوانەی عەرەق و جگەرە ئەیەنن هەر ئەوانەی زوڵم ئەکەن ناحەقی ئەکەن کورە ئێمە خۆمان خۆمان وێرانمان کردووە خۆمان تەختمان کردووە ئەوەی کەوا مزگەوت دروست ئەکا و عەمرە ئەکا و حەج ئەکا و سەدەقە ئەکا ئاگای لێ بێ ئەگەر حەرامی تێکەڵ کرد کابرا ئیستیفاوەی لێ ئەکا بەس تۆ ئیسیفایی لێ ناکەی گای ئەکەی بەخێر بەس دەستی خەڵکی ئەبڕی فەقیرەکە گۆشتی گاخوا بەس تۆ لای خوا مسقاڵە زەڕێ ئیسیفایی لێ ناکەی چاو بە قەرانێ ناکەوێ لای خوا خەڵک مەخەڵەتێنە گایە مەکە بەخێر هەزار کە بەخێر بەڵام با حەڵاڵ بێ خاڵێکی تر جا ڕیبا سو بەخوا مامۆستا محتاجم قەرزێک ماتۆ بەسرە ساحب قەرزەکە بەگیریە ناوم لە خانوەکە دەرمانەکەن بەخوا مامۆسانە ناکرێ کاکە ناکرێ ناکرێ ڕیبا ڕیبا شەڕە لەگەڵ خوا و لەگەڵ پێغەمەر دەوەرەقە بێنی سیوەرەقە بێنی دوای سی و دوو بدەیتەوە بۆ هەرچی و گەرەک بێ بۆ هەرچی دروست نیە دروست نیە. خاڵێکی تر بازرگانی حرام سواڵی حرام زۆرکردن لە خەڵکی خەڵک ڕووتکردنەوە تخوا تخوا ئەوە شەرم هەر بەرەکەت نایەڵێ لە حاڵیا دائیمە هەر ڕەجاڵە بێ حەر ڕووتە بێ هەر تێر ناخوا پەنا ئەگرم بەخوا خاڵێکی تر بریتە لە خیانەت و درۆکردن لە بینی یەکتریا جا میلەت بیکا لە حکوومەت حکوومەت بیکا لە میلەت ئەمە دوو شەریکن پەرلەمان بیکا لە خەڵک خەڵ بیکا لە پەرلەمانتار وەزیر بیکا لە ئێمە ئێمە بیکەین لە وەزیر ئەمە شەراکەتە لە بەینی ئێمە و ئەوانە. دوو کەس کڕیار و فرۆشیار، دوو کۆمپانیا، ژن و مێردێک، دوو مەعمەلەچی ئەگەر درۆیان کرد لەگەڵ یەکتریا، ئەگەر ڕاستیان نەکرد لەگەڵ یەکتریا بەرەکەت لەم وڵاتە نامێنێ. نامێنێ. بەرەکەت نامێنێ. خاڵێکی تر. سوپاس نەکردنی خوا هەیەتی بەس سوپاسی خوای لەسەر ناکا پێی نازانێ هەر هەڵپەیەتی و ئەڕوا ئەوێ دەستی ئاسمان گیر بێ و بێنێتە خوار دەردەکەی قارون خوای گەورە ئەفەرمێ ئەوەنەم پێدابوو ئەوەنەم پێدابوو کلیلی خەزێنەکانی یەک عەسابەی چل کەسی بۆیان هەڵنەگیرا کە عەسابە لە دە کەسەوە تا چل کەس پێڵێن عوسبە ئەڵێ بەوەنە هەڵنەگیراوەنە کلیلی مەخزەنەکانی قورس بوو وتیان شکری خواب کەوتی ئینەما ئەوتی تو على علم عندي تیشخوای بۆ چییە خۆم پەیام کردووە بە ڕەنجی خۆم بە علمی خۆم بە شەهادەی خۆم خوا فەرمێ فخسفنا به وبداره الارض بردم بە ناخی زەویە زەوی هەڵی لوشی تۆ نابینی لەم دیو لەو دیوی تۆ ڕۆژانە چەند کەس هەڵێ لوشێ زەوی سفریەکە و تەختیەکە شکری نیعممەد ناکا خاڵێکی تر بریتە لە تەماحبازی بریتییە لە باوەشکردن بە دنیا، بریتییە لە تێرنەخواردن، بریتییە لە قەناعە نەکردن، ئەوە هەرگیز ئیسراحەت ناکات لە ژیانی خۆی، خوای گەورە و پەروەردگار لەو دەردەش و لەو نەهامەتیەش بمانپارێزێ. خاڵێکی تر بریتییە لە نەدانی زەکات، زەکات یا نادرێ، ئەمە یەک. یا کەم ئەدرێ بە نوقسانی، ئەمە دوو. یا حەقی نادرێ بەو کەسەی موستەحەقیەتی ئەدرێ بە کەسێ موستەحەقی نییە، ئەمە سێ. ئەبێ ئاگامان لێ بێ زەکات نەدان باران ئەگرێتەوە، بەرەکەت هەڵەگرێ، ناهێڵێ، ئەی کەسێ ماڵت هەیە زەکاتەکەت بە تەواوی بدە. خاڵێکی تر بریتییە لە. بەخیلی، ماڵ نەبەخشین، چرووکی، ڕەزیلی، هەو بێ و ڕەزیل بی، چرووک بی، خەڵکی سیپاو لێ نەکا. ئەوە بەرەکەت نایەڵێ لە ماڵتا، لە ژیانتا، ئیسراحەتی لێ هەڵەگرێ، فرای خۆو بکەوە. خاڵێکی تر بریتییە لە. فیزکردن دەعیەکردن بەسەر خەڵکا سەیارەیەکت هەیە ئاخر مۆدێلە و بەرزە بە تۆزەکەی مەمان خنکێنە خانوویەکت هەیە بردووتەتە ئاسمان بەری باو سێبەر و خۆرمان لێ مەگرە سوپاسی خوای لەسەر بکە خۆتی پێوە هەڵمەکێشە شاڵ و کڵاش لە بەرەکەی و لە پێیەکەی موبارەک بێ مۆبایلەکەت ئەوەنەو پێ داوە سەعاتەکەو ئەوەنەو پێ داوە موبارەک بێ بەس فیزی پێوە مەکە ئاگاو لە خوارەوە بێ خەڵکیکی داماو هەیە بە کولێرەیەک بە چەپکێکەوەر برسیە بۆ کوێیە بەیت. خاڵێکی تر حەسوودی بردن حەسوودی بردن بە خەڵکی هەر کەسێ حەسوودی ببا بە خەڵکی چاوی لە ماڵی خەڵکی بێ هەرچی کردەوەیەتی ئەسووتێ پێغەمەری خوا فەرمی الحسد و حەسوودی یاکل الحەسەنات هەرچی چاکە دەیە ئەی سووتێنێ ئەی خوا کما تاکل النار الحطب چۆن ئاگر دارەسوتێنێ ئاوا حەسودی بردن بە خەڵکی کردەوەکانت پوچەڵەکاتەوە وریابن خۆ بپارێزن لەم دەردانە خۆ پارێزن لە موسیبەتانە میرات نەدان بەرەکەت لە ماڵا نایەڵێ مارە ی خواردنی ژن بەرەکەت لە ماڵا نایەڵێ تەڵاق خستن و گوێ نەدان بە تەڵاق بەرەکەت لە ماڵا نایەڵێ جیاوازی کردن لە بەینی مناڵا بەرەکەت لە ماڵا نایەڵێ بیست و پێنج ی مانگ ڕۆژی بەرەنگار بوونەوەی توندوتیژی بوو بەرامبەر بە ژنان من ئەڵێم من لەسەر ئەم مەوزوعە ناڕۆم زۆرم باس کردووە بەڵام زۆر عەیبە زۆر شورەییە بۆ کەسێ بڵێ لا الە الا اللە محمد رسول اللە توندو تیژ بێ بەرامبەر بە دایکی بەرامبەر بە خوشکی بەرامبەر بە ژنی بەرامبەر بە کچی هەر زۆر نەشیاو و نەگونجاوە بۆ چونکە خی گەورە و پەروەردگار ڕێزی لێناوە خی گەورە پێتەڵێ زوڵمی لێمەکە خی گەورە و پەروەردگار مافی بۆ دیاری کردووە تۆ چۆن مافی پێشێلەکەی پێغەمبەر صلی اللە علیە وسلم ئەخیر جار کە گیانی دەرچوو بەر لەوە گیانی دەرچێ دوو قسەی کرد فەرمی ئاگاتان لە نوێژەکان بێ و ئاگاتان لە ژنەکان بێ زوڵمیان لێ مەکەن بزانە چەند مهمە پێغەمبەر صلی اللە علیە وسلم فەرمی ئەوەی ڕێزی ئافرەت بگرێ کەریمە ئەوەی مافی ئافرەت پێشێل بکات توندوتیش بێ بەرامبەری لە ئیمە یعنی نامەردە من هەر ئەوە ناڵێم بۆ توندوتیژی دوێنێش ڕۆژی کورتە باڵایان بوو لە ناو کۆمەڵگادا خاوەن پێداویستی تایبەت هەیە کە سێی دوانزە ڕۆژیانە کورتە باڵا هەیە کە دوێنێ ڕۆژی ئەوان بوو 26 یانزە ئەبێ ئەو چینانە ڕێزیان لێ بگرین، بە چاوی گەورە سەیریان بکەین، کارئاسانیان لەگەڵا بکەین، بەزەییمان پێیانە نەیەتە، وەکوو مرۆڤ سەیریان کەین، مرۆڤێک ئەبینی نیو مەتر باڵایەتی، بەڵام عەقڵێکی تیایە بە قەدەرەوەی دوو مەتر باڵایەتی زیاترە، بیر و بۆچوونی هەیە، خاوەن کەسایەتی خۆی هەیە، ڕێزی لێ بگرە، بە چاوی کەم سەیری مەکە، مەیخەرە دواوە، کەسێ بینی خاوەن پێداویستی تایبەتە، یارمەتی بدە هاوکاری بکە لەبەرئەوەی مرۆڤە با هەست بە بوونی خۆی بکا با هەست بە گەورەی خۆی بکا خوا لە گوناهی من و ئێوەش خۆش بێ عاقبەتمان خێر بکا ئیسلاحی حاڵمان بکا سەرکەوتوو سەرفەرازمان بکا خوایە لێمان نەڕەنجەی خوایە ڕازق هەر ئەتۆی خوایە هەرچی تۆ نەیدەی ناکرێ و نابێ خوایە بە هانا و هاوارمانەوە بێیت خوایە بە هانا و هاوارمانەوە بێی محتاجی هیچ کەسێکمان نەکەی نەمەرد و نەنامەرد یا ڕەب العالمین ڕزقی حەڵاڵمان بدەی بەسەر ناحەزانا سەرمان بخەی نەخۆشەکان شیفا بدەی بار و گوزەرانی ئەم میلەتە باش کەی دڵمان خۆش کەی بە ڕەحمەتی خۆت بە فەزڵی خۆت یا رب العالمین لە مردوەکانمان خۆش بی یا رب العالمین هیدایەتی گەنجەکانمان بی یا رب العالمین بە ناوی پیرۆزت داوات لێکەم